کاتێک دێت ئاسمان لەت و پەت دەبێت، گوێڕایەڵی فەرمانی پەروەردگاری دەبێت، حەق وایە و پێویستە لەسەری ئاوا فەرمانبەردار بێت، هەروەها کاتێک دێت زەویش پان و بەرین دەبێتەوە تا جێگەی هەمووانی لەسەر ببێتەوە کە ئەمە ئاماژەیە بۆ تەخت بوونی هەرچی لەناویدا هەیە فڕێی دەداتە سەر ڕووکاری و خۆی خاڵی دەکات. بەڵام ئەوەی دۆسیەی کردەوەکانی لە پشتیەوە درایە دەستی ئەوە لە مەولا هاوار و دادی لێ بەرز دەبێتەوە و دەڵێت خدایە مەرگ خدایە بمکوژە خدایە لە ناوم بەرە دەخرێتە ناو دۆ زەخ چونکە بەڕاستی و جۆرە کەسە کاتی خۆی لە ناو ماڵ و خێزانیدا بە کەیف و ئاهەنگی ناشەرعی بە بەرپاکردنی سفرە و خوانی حرام دڵی خۆش بوو مەستی ڕابواردنی حرام بوو. بە مانگی چواردەش کاتێک تێر و تەواو و گەورە و درەخشان دەبێت ئێوە تێدەپەڕن و گۆڕانکاری و حاڵاتی زۆرتان بەسەردا دێت بۆ نمونە لە منداڵی بۆ لاوی بۆ پیری بۆ مەرگ بۆ بەرزەخ بۆ قیامەت لەوە دواش بۆ بەهشت یا دۆزەخ یاخود لە ساغی بۆ نەخۆشی یا بپێچەوانەوە لە هەژاری بۆ دەوڵەمەندی یا بەپێچەوانەوە